مسلمانان وابزانم کەس نییە لە ئێمە و لە غەیری ئێمەش کەم هەیە ئەمڕۆ لەم جیهانەدا وێنەی ئەم مناڵە بێتاوانەی نەبینی بێت کە لە کەناری دەریادا بە سەردەمدا کەوتۆ خنکاوە هۆکاری ئەم جۆرە تاوان و زوڵ مستەمانە چییە؟ ئەم میلەتە بۆ وای لێ بەسەر بێت ئەم خەڵکە بۆ وا دەربەدەر بێت ژیانی خەڵک بۆ وا ناخۆش بێت خەڵک بۆ هانا بۆ هەموو شتێک ببات لە وڵاتی خۆی ڕابکات ئایا هۆکار چییە؟ ما الخلل وما هو الحل دەمەوێت شتێک بە ئێوەی بەڕێز و بە مسلمانان بڵێم کە خوا فەرموویەتی و کە پێغەمبەری خوا عليه الصلاة والسلام لە خوا و پێی ڕاگەیاندوین بۆ ئەوەی دەرد و دەرمانەکانمان بزانین بزانین بۆ وامان لێ بەسەر دێت هۆکاری ناڕەحەتیەکانمان بریتە لە چی و هەروەها چارەسەریەکانیشمان بریتە لە چی بۆمان باسی وڵاتێک دەکات لە ڕابردوودا كانت آمنة مطمئنة لە ئەمن و ئاسایش و ئیسراحەتدا دەژیا ئەم وڵاتە سەرەڕای ئەمن و ئاسایش یەتی هەریزق و هاڕەغەدا ڕزق و ڕۆزیشی بە ئیسراحەت و بە ئاسانی بۆ دەهات و دەستیان دەکەوت گۆرانی و مۆسیقا ئافرەت چۆن خوا پێی ناخۆشە ئاوا خۆی ڕۆت کردوتەوە لە ئاسمانیش مەعسیەتی خوا دەکرێت لەسەر زەوی مەپرسە چۆن کوفری نعمەتی خوا دەکرێت لە بەحرەکان و لە شاڵتیئەکان و کەنار دەریاکاندا مەپرسن چۆن تاوان و گوناه دەکرێت عاقبەتی ئەوەش ئەوەیە کە میللەت خوای گەورە بەرەکەتی لێ هەڵدەگرێتەوە ناڵین مناڵێکی ئاوا تاوانبارە ناوەله تاوانبار نییە بەڵام خوای پەروەردگار دەفەرمێ وەتەق و فتنەتە لا توصیبەنە الذینە ظەلم و منکم خاصە فتنەکە هات تەنها زاڵمەکان ناگرێتەوە بە تەنها فتنەکە هات بە عام دێت ئەم مناڵە پەپولەیەکە و بۆ بەهشتە ئینشاءله ئەم مناڵە زەرەری نەکردووە لە دەردەسەری و ناڕەحەتی دنیا و خەفەتی دنیا ڕزگاری بوو خوا دەزانێ باوکو دایکی کە بۆ ئەوروپا بربایان عاقیبەت چی لێ دەردەچوو ئەم مناڵە بە پاچی و بە پەپولەتی خی گەورە و بردیەوە لای خۆی کەواتە کە مرد زەرەری نەکرد ئینشاءله بەڵام فیتنە کە دێت